دە بێدەنگ بە بێدەنگ بە شێرەکۆ بێدەنگ بە شێرەکەم بێدەنگ بە بزانم ئێستا شیرە بۆ کڕم دەبەسە ئیتر کە شیرمان کڕی بێدەنگە بی ها بێدەنگە بیت بە نەفرەت بی بچووکی دەنگەورە بێدەنگ بیتر ناڵم شیرت بۆ کڕم بەکر بەڕای تۆ زۆر لێرە دوور کەوتۆتەوە ناتوانین بیگرین بەم ئۆتۆمبیلم حەڵە خانم ئۆتۆمبیلەکەی ئەو ئاخیر مۆدیلە خوا بزانێ چۆن پێی لێ ناوە. مەگری کوڕم دە مەگری تۆ تۆ ئێستا شیر بۆ کڕین و تۆ تێرە بیت هاوارم لەسەر مەکە بێریڤان. بەم حاڵەوە هاوارم لەسەر مەکە. بۆ سەمن دابەزم. خۆشەویستەکەم مرد. منداڵەکەم ڕفێنرا. دادەبەزم. لێرە بوەستە. بە ڕاکرد نەڕۆ. بەسە. بەرمدا. مێردی منیش مرد. مێردەکەمیان کوشت. تێدەگەی؟ فەراداغا. قابیلە بۆ کوێ دەچێت؟ لە حەسار زیاتر بۆ کوێ دەڕوا؟ کە شیر خوارد ئیتر دڵت خۆش بوو بزانە کوڕم لە داهاتوە بیتەوە ئاغا بەڵام لە باوکن نەچی لە خاڵ چۆ لە خاڵت بە باغایشی پیاو ڕۆنە دەرەوە ئەوە بۆ من جەبێڵم هەمۆ هەمۆ بەڵێ وا دیارە چاوەڕێن نەدەکرد بمبینیەوە حافز خان چی بوو؟ لە بینینی حەمۆیەکی سوک و چرۆک ڕاهات بوویت وانە؟ سرە سوورما؟ ئێستا کاتی لێ پێچینەوە هاتووە لە پێناو ئێوە کوڕە کچەکەم مردن ئێستاش لە بەرامەر ئەمەدا ڕۆحە پیسەکەی تۆ دەبم جێ بگرە حەمۆ هەم نەوەکەت و هەم زێرەکانیشت پێ ئەدەم من لە بەڵێنەکەم پەشیمان نیم ئەوە بەڕاستە حافز خان بەڕاستی ئەم بەڵێنانە دەگەێنی دەجێ بێگوما حەمۆ ڕۆژی نەمردووە نەمردووە ئێمە هیچمان لێ نەکرد باش ئاگاداری بووین دەربارەی کوڕەکەشت ئاگادار نیم من هیچ ساوانم نییە لەم شتانە بەڵام زەرەکانیش هەر پێدەم تاوانت نییە یەکەم تاوانبار منم ئەوە تاوانبارە کە باوەڕ بە تۆ دەکات ئەی ئەگەر پەژیمان بوویتەوە ئەو کاتە بم کوژە نەخێر نامریت بەڵام بەردەوام منت لە یاد دەبێت چۆنەوامان لێ هات لێرە دۆزەخە کێ بەسەریاداین هەموو هەموو ئاغام هەموو هەموو هەموو هەموو حەمۆ! چی بکەین ئێستا؟ هەر چۆنێک بێ بێ بچینە حەسار بەڵام چۆن زۆر مەترسیارەبەری بەخە ئێستا ڕێگەکانی شوان گرتووە محاڵە بتوانین بچینە ناو حەسار منداڵەکەم لەوێ جێ ناهێڵم ئیتر ئەگەر بشم کوژن خۆمە ڕۆم تەواو تەواو هێور بەرەوە چونکە لە سایەی تۆ هەموو حەسار بۆ گۆڕستان نەمتوانی ئاغایەتەکەت لە قڕگما دەرهێنایەوە بەڵام کوڕت کوڕت هەرگیز وەک تۆ نابێ کابراایکی چەند بێهێز و خراپیت. مردنیشت بووە بەڵا بەسەر ئێمەیە منیش تۆ لە گۆڕەنێم لە نێو خەیاڵم لە تاریکترین گۆڕی ناو خەیاڵمتانێم ئیتر بوونی تۆ لە ناو خەیاڵیشمان نامێنێتەوە فەراداک سۆیلۆ لە واسێشتی زۆر خراپ ڕوویدابێ. پیاوەکانی قدرە دوایان نەکردێ با لێرە بڕۆین بێریڤان ئیتر ئێرە شوێنی ژیان نەماوە بۆ ئێمە بڕۆین ئەگەر بتانی نەڕۆین بەڵام ئەم خاکە لێمان ناگەڕێت بەڕوودا و ساتە ناخۆشەکانی بەرۆکمان نەگرێ ئێرە گۆڕستانێکی گەورەیە بێریڤان با لێرە بڕۆین بۆ کوێ بچین نازان ئەوە چی ڕوویداوە بەکرد قسە بکە نازانم هیچ لێ نەگەیشتم بەڵام مەترسیدارە پۆلیس دەوری حەساری داوە ئێستا چی بکەین کاکە بەکرد ها؟ دەڕۆینە لای وەستاشیار ئەو تێما دەگەینەی چی ڕوویداوە دەی ئەمە چیە؟ مەترسیداتری شتە لە ژیانم کە دەیبینم منیش خەتام هەیە لەو ڕووداوانە زۆر ڕقم سکۆتم کرد دیارە کام ڕووداوانە تۆڵەسەنەوەیە ها ئەو کابرایانە بەکەیف خۆیان دەسەڵاتی ئێریان بڕێوە دەبرد بەڵام دەبێت تێبگەن کە چێ خاوەنی دەسەڵاتە. ئیتر خەو نییە تێدەگەن ئیتر خەو نییە ئەو تاوانبارم دەوێ هەمویان یەک بە یەک ئەو پیا کوژام دەوێن هەموو دای دەست بەکار بن تۆبزانە هەموو کەس ناتوانێت خوێن بە ئاغا بدە ئاغا خوێنێکی تایبەتە وا دەڵێن بەڕای من هەر نابێ خوێن بدەیت ئاغا بڕۆ ژوورەوە تۆ چاوەڕێکە بزانم گوێ بگرن هاوڕێ نەخۆشەکە باری زۆر سەختە لەبەر ئەمە بە زووترین کات دەبێ هەندێ شت بکەین باشە دکتۆر چی بوو هیچمان پێ ناڵیت یەک دەقە یەک دەقە گوڵشە خانم تەنها ئێوە نەخۆشتان نییە ئێمە خەریکی سەدان نەخۆشین یەک دەقە چاوەڕێکە چاوەڕێ دەکەم چی بوو؟ نازانم کاری پێویستی بە زووترین کات بۆ بکەن تێگەیشتن باشە بە باشە دکتۆر هیچ شتێک تازە نیە گوڵشە خان بەڵام ئێمەی دکتۆر گەل یەکێک باری نەگۆڕ بێت پێمان باش نییە ئەمە مانای چیە دکتۆر تکایە ڕاشکاو بە لەگەڵمان هیچتان لێ ناشارمەوە تکایە هێور ببنەوە ئەوەی مەبەستمە ئەوەیە کە هەر دەبێ نەشتەرگەری پێویستی بۆ بکرێ. تەواو دکتۆر، ئەمڕۆ دکتۆری تایبەت بە ستافەکەیەوە بە فڕۆکەی تایبەت دەهێنین. تا ئەوان دەگەنە ئێرە قودرەت بژیەنە ئەجینا میراتگرەوەکانت دڵخۆش دەبن دکتۆر. دەبێ بێریڤانی بێ قیمەت باجی کارەکەی بدات باجی قودرەتەکەم. بەڵێ گەر ژنیش بێ دەبێ هەر باجی کارەکەی بدات. بەڵام لەم کارە شتێکمان دەستکەوت. فەراداغا وادیارە مردووە. گوێ بگرن جارێکی تر پێتان دەڵێم هەموو ئەم شتانە بەهۆی تۆڵەکردنەوە بەهۆی نەفرەتەوە ڕوویاندا تێناگەنەوە ئەوە کاکم وەک مردووێک ڕاکشاوە هۆیەکەی ئەم دژمنداریەیە ئێوەش هێشتا پێداگیری لەسەر ئەم ڕێگایە دەکەن بەسە ئیتر تۆڵە لە کەس ناسەنرێتەوە کاتێک کە کاکم نەخۆشە ئاغا منم دەڵێم دەبێت چاوەڕێکەین تەواو ئیتر ئەتوانم بێمە ژوورەوە سەروەت خانم؟ چی دەکەی ئێرە؟ بە چ ڕێک هاتوویتە ئێرە؟ هیچ شوێنێکی ترم نەبوو بۆی بچم ئەم منداڵەی کێیە؟ مناڵی فەرهادە وەرە ژوورەوە خێرەوە خاڵە خزمێکی وەستا شیار مردووە؟ نەخێر شیار خۆی ئەمری خوای کرد. وابزانم برسیەتی خۆشی پیس کردووە تۆ دەموچاوت بشۆ من ئاگاداری دەبم ئیلهام شۆربایەکی برنج ئامادە بکە دیسا وەکو جاران ڕابرد و هیچ شتێک نازان وانە کەڕ کوێرن هەموو خەڵک شت دەزانن تەنها ئێوە نەبێت کۆمەڵە شتێکی مەترسیدا ڕوودەدات ئێوەش دیسان هیچ نازانن واش دەزان من جێلم لە کۆتاییدا هەمووتان هەر قسە دەکەن گەر لە یاساش ڕابکەن لە دادپەروەری هەرگیز ناتوان ڕابکەن دەزانم هەندێک لە ئێوە دیسان دێنەوە ئێرە و ئەو کات هەڵسوکەوتێکی جیاوازتان لەگەڵ دەکەم گەر چاکەی خۆتان دەوێت قسە بکەن کە چاکانیان خواردۆ بیان نێرە ماڵەوە کورە دە سەیرێکم حاڵم کە دەفەرمو بزانە تووشی چی بووم ئینجا چی دەکرد هەر لێرە دەمێنیتەوە؟ نەخێر خەمە نەبێ لێرا ڕۆم ماوەی خۆم حەشارێم و تاو بەڵام ئەبێ بە زووترین کات ئەم ئۆتۆمبیلە بشارمەوە بێ بە ئاخوڕەکە ئەوێ باشە ئێمە دڕۆینە کێڵگەکە تۆ بشوەیەک بدە منداڵەکەش لەگەڵ خۆم دەبم ئەوێ پارێزراوە باشە بەڵام دوا مەکەون. کەمال هەر لەم ناوەیە گەر پێویست بە شتێک و پێی بڵێ وەک هەموو جارێ هاتمە ژوورەوە ئەبێ بۆم چیتە شوێنێک ئەی مەڕماڵات جارێ واز لە مەڕماڵات بێنە پارەت پێدەم ئەمانە بگرە پارێکی زۆرە بۆ من بۆ تۆن بانگی ڕزاب کە بێتە ئێرە پەلە بکە ئەزانێت چی ئەڵەمانە دایکم تووڕە دەبێت دایکتەر ئاگاشی لێ نییە دەی پەلە بکە ئەوە چی دەکەن لێرە سریا ئەمە دەکەن بەڵێ زۆر حەزمان لە فیلمی کارتۆنیە ئەمە چییە؟ ئەمە کەڵ لە شێرە گەورم هێناومە بیفرۆشم گەر بە دڵتە با پێتی بفرۆشەکە نامێ بۆ خۆت یاڵا کوڕینە دەی ڕۆژین شتێک بخۆ هەروە خۆت برسیەکەی نامەوێ بێریڤان دڵم نایبات لێ تو ڕابم ها دەی نامە یاخوا بە خێر بیتەوە ڕۆڵە هاکە باوکیشت هاتەوە بەریبا کەسم جارەکەم ڕۆڵەکەم بەخێر بێت کچم سپاس ماما بەخێر بێ بەکری سەرکار دەکەم ئەوش باوکتەوانە بێریڤان هیچ مەکە یەکێک بەسەر حەسابی ئاکسۆنوی داداوە ئەوەی هەیە و نییە هەر هەمویانی کوشتووە ماردینگری لێ هەڵدەستێ پۆلیس هەموو لایەکی گرتووە بەڕاستە بابە هەمووانیان کوشتووە ئەی پورە حەفز لە کوێ بووە لەویشیان داوە هەساریان تاڵان کردووە پۆلیس بە دوای خەلیفدا دەگەڕێت ئەوە چی ڕوودات بەکێر لە پورە حەفزیشیان داوە ها؟ ئەبێ مردبێ؟ هیچ لە تۆ زیاتر نازانم ماموسا وا باشترە من بڕۆم بزانم چی ڕوویدا باشە ئەگا لە خۆت بێ بەکر هەر باشە تۆ لێرەی بێری بانجان زوو دەگەڕێمەوە دەی کوڕم بتبینم و نەتناسمەوە ها بیگرە دەست پێکە ئەوەیە دەی نەیدا بیخوا بیدە بە عەبلا بیکوژە دەی دەی ماڵە خەمی هەی دەی یەڵا دەی دەی بەخێر بێ ڕەزا سپاس خەیلاغا گوێم لێ بگرە ڕەزا بۆستە خەیلاغا داری هیچ مەڵێ با نوێش بکەم ئینجا قسە دەکەین